ئەگەر هەردووکتان تەوبە بکەن و بگەڕێنەوە بۆ لای خودا جێی خۆیەتی، چونکە بەڕاستی دڵتان لایدا لە حەق و ڕاستی، وە ئەگەر پشتی یەکتر بگرن لە دژی پێغەمبەر سەرکەوتوو نابن، چونکە بێگومان خوا پشتگیری ئەوە و هەروەها جوبڕەئیل و ئیماندارە چاکەکانیش دوای ئەوان فریشتەکانیش پشتیوانی ئەون. پێغەمبەر و کەسانێک کە بڕوایان هێناوە لەگەڵیدا سەرشۆڕیان ناکات، ڕووناکی ئیمانیان دەڕوات لە پێشیانەوە و لە لای ڕاستیانەوە، دەڵێن ئەی پەروەردگارمان ڕووناکیەکەمان بۆ زیاد و تەواو بکە و لێمان خۆشبە، بەڕاستی هەر تۆیت بەسەر هەموو شتێکدا خوا بۆ بێباوەڕان ژنی نوح و ژنی لوطی بە نموونە هێنایەوە کە لە ژێر نیکاحی دوو بەندەدا بوون لە بەندە چاکەکانی ئێمە ئنجا خیانەتیان لەگەڵ کردن کەچی مێردەکانیان نەیانتوانی شتێک لە سزای خوایان لێ دوور بخەنەوە و پێیان وترا بڕۆنە ناو ئاگرەوە لەگەڵ ئەوانەی کە دەڕۆنە ناویەوە.